من چۆن نوێژەکەم ئێوە وا نوێژکەن خۆ لە قورآنا باسی چۆنێتی نوێژ نەکراوە زەکات واقیم الصلاة وآتوا الزکاة زەکات بدەن چۆن زەکاتە دەی لە چەندێکا زەکاتە دەی چەنی جارێ زەکاتە دەی لە چیا زەکاتە دەی هەموو ئەمانە لە قورآنا باس نەکراوە پێغەمبەر باسی کردووە علی سڵاو سلام ڕوونی کردۆتەوە حەج خوای تعالی فەرمێوە ئەتم الحج والعمرة لله حەجی خوا ماڵی خوا بکەن چۆن حەجەکەی لە کوێوە دەست پێکەی ڕوکنەکانی حەج چییە یخوخوای گەور هەر ئەوەندەی فەرمووە تۆ چیەکەی لە کاتی حەجە ئەوە پێغەمبەر ئافەرمێ علیە الصلوة والسلام خذو عنی مناسککم کاروباری حەجەکانتان لە منەوە وەرگرن من چیم کرد ئێوە شوا بکەن کەوا بوو تۆ بێ بێ ئەگەر تەنها پشت بە قورآن بەستی ئەبێ واز لە زۆربەی ئەرکانەکان ئیسلام بێنی ئەوە تا نوێژە نازانی چۆن نوێژکەی ئەوە تا زەکاتە نازانی چۆن بیدەی ئەوە تا حەجە نازانی چۆن حەجکەی چۆن تەنها قورئان بەسە؟ قورئان بەتەنها خۆی کافی نیە خوای گەورە لە قورئانا فەرمێ حرمت علیکم المیتة والدم مردارەوە بوتان لەسەر حەرامە بیخۆن خوێنیش حەرامە بیخۆن ئادەی خۆ ماسی مردارە بێتەوە یعنی ماسیش خواردنی حەرامە لای ئەوانەی کەوا سنەتی پێغەمەر لایان داوە تەنها ئەڵێن قورئان ئەبێ حەرامی کەن چونکە بە عام خوای تەعالا باسی کردووە، بەڵام ئەوەیە پێغەمبەر صلی اللە علیە وسلم باسێکا فەرمێ، احلت لنا میتتان و دمان، دوو مردارەوبوومان بۆ حەڵاڵ کراوە، ڕاستە لە قورئاناوە باس کراوە، بەڵام ئەم دوانەی لێ جیا کەنە جیاوە، ئەم دوانەی لێ دەرکەنە دەرەوە، الحوت والجراد، ماسی و کولە کە لە هەندێ شوێن ئەخورێ لای عەرەبەکان، والکبت والطحال، و ئەو دوو خوێنە کە خوا لە قورئانا فەرموێ خوێن حەرامە، جگەر، ئەو جگەرەی کەوا لە ناو سکی ئاشڵا هەیە، و هەروەها سپڵەکەشی، دوو پارچە خوێنن بەڵام لە شەرعا، لە سوننەتی پێغەمبەرا حەڵاڵ کراون،